دە ئینجا باش گوێ بگرە لەسەر دیوێکی پۆستکارتەکە وێنەیەکی ئەفسوناوی باخێکی پرتەقاڵی لەسەر بوو بە خەتێکی گەورە لە سەر وێنەکە نووسرابوو باخی پرتەقاڵ. منم توانی هێندە بە زمانی ئیسپانی بخوێنمەوە هەروەک لەوە پێش پێم وتیت هەمیشە دەستێکی باڵام لە لێکدانەوەی نیشانەکانە هەبووە باخی پرتەقاڵ. خەریک بوو دڵم لە قەفەزەی سنگمەوە هاتە دەرەوە جۆرج شتێک هەیە پێڵەن فشاری خوێن و لە پڕێکا لەو کاتانەی کە تووشی حاڵەتێکی زۆر وروژێنەرە بین فشاری خوێنمان یەکجار بەرزەبێتەوە لە ڕاستیدا هەر زۆر لە پڕا بەرزەبێتەوە بەڵام هەر لەبەر ئەوە ڕێگە لە خۆت مەگرە کە تاقیکردنەوەی گەورە و هەستی قوڵ ئەزمون بکەی چونکە لە ڕاستیدا حاڵەتێکی سروشتی و بێزیانە بەڵام لەگەڵەوەشا پێم خۆشە قەت بە پەڕەشوت خۆت هەڵنەیتە خوارەوە و دوور بیت لە فڕۆکەی چارۆکەداریش. لایەنی کەم خۆڵدان بەهۆی لاستیکە بەهێزەکانەوە تاقی مەکەرەوە. پۆستکارتەکەم هەڵگێڕایەوە. لە شاری ئیشبیلیا مۆری لێدرابوو، هەر تەنها ئەم چەند وشەی لەسەر نووسرابوو. بیرم لێ کردیتەوە ئەتوانی کەمێکی تریش دان بە خۆتا بگریت و چاوەڕوانم بیت هیچی تری لێنە نووسرا بوو نەناوی ئەو کەسەی نردبووی و نەناونیشانیشی پێوە بوو بەڵام وێنەی دەموچاوێکی لەسەر کێشرا بوو وێنەی دەموچاوی خۆی بوو جۆرج دەموچاوە سمۆرە یەکەی بوو لەوا چوو نەک هەر بە فڵچەی وێنە کێش دەموچاوەکە نەخشێنرابێت بەڵکو لە کاری وێنە کێشێکی گەورە هەچوو لە ڕاستیە هێندە سرم نەسوڕما بێگومان کچەی پرتەقاڵ ئەبواە لە باخی پرتەقاڵا بواە ئێ لە کوێ بواە هەر زۆر بە کورتی سەفەری کردبووە بۆ ماڵی خۆی و چوو بۆ ناو مەملەکەتەکەی خۆی گەڕابەوە بۆ وڵاتی پرتەقاڵ لەگەڵ لێکدانەوە مەزنەکانی منە ڕێگە کەوت مەسیحیش کاتی خۆی هەر بۆ ئەوە نەگەڕایەوە کڵێسەکە کە لە ناو ماڵی باوکیا بێ؟ لەوە بەدواوە بە ئاسانی لە هەموو شتێک تێگەیشتم وەڵامی هەموو مەتەڵەکان کەوتنە ڕوو هەموو یاری کاغەزەکان کرانەوە لەو خوارانەوە کچەی پرتەقاڵە توانێت بە ڕاشکاوی خەریکی ئارەزۆ سەیرەکەی بێت و بە شێوەیەکی هونەراسا گرنگی بە پرتەقاڵە جۆراوجۆرەکان بدات ئەوجا دواتریش بەڵکو خۆشبەختانە بتوانێت دەست لە پرتەقاڵەکانی هەڵبگرێت و پەیمانەکەی بەرێتە سەر ئیتر بۆ ماوەی شەش مانگە توانین هەموو ڕۆژێک یەکتری ببینین اینجا خۆلەوانەیە دیسان ناچار بێت بەرەو ئەو خوارانە سەفەر بکاتەوە و بای باڵی خۆی بدات بەڵام چ پێویست دەکات لە ئێستاوە نیگەرانی ئەوە بم دڵم خۆش بوو مێشکم لە ڕادە بەدەر مادەیەکی بەرهەمەهێنا کە ئێمە لە زمانی پزیشکیدا پێڵین ئەندۆرفین ئێمە وشەیەک بۆ حاڵەتە بەکارهێنین و وەک سوکە نەخۆشیەک تەماشایەکەین ئێماڵین نەخۆشەکە شاگەشکە بووە من کتومت خۆم لەو حاڵەتەیە بینیەوە نەمەزانی چی بکەم لە تاوانە ڕام کردە حەوشەکەمان خۆم گەیانە لای دایک و باوکم دایکم لەسەر جۆلانە سەوزەکە دانیشتبوو باوکیشم لەسەر کورسیە درێژەکە ڕاکشابوو ڕۆژنامەیەکی بەدەستەوە بوو بەهڵەداوان لێیان نزیک بوومە وتم ژنێنم بەڕاستی وام پێوتن و بۆم ڕوونکردنەوە کە مەبەستمە ژن بێنم بەڵام ئەبواە زمانی خۆم بگرتایە و ئەو قسەیەم نەکردبایە چونکە هەر پاش چارێکێک هێور بوومەوە مێشکم چیتر بە هیچ شێوەیەک مادەی ئێندۆرفینی بەرهەم ناهێنا و لەبەرەوە حاڵەتی شاگەشکەیەکەم لەدەستدا لە هیچ شتێک تێ ناگەیشتم هەستمە کرد هیچ کاتێک لە هەموو ژیانما هێندە نەزان نەبووم لەو پێشکچەی پرتەقاڵ هێندەی بۆ دەرخستم کە ناوی منەزانێت بەڵام وا دەرکەوت کە ناوی باوکیشمەزانێت لەوەش زیاتر جۆرج، لەوەش زیاتر. جگە لەوەش لەو خوارانەوە لە وڵاتی پرتەقاڵدا ناونیشانی ماڵەکەی هۆمڵە فایلا بوو. تۆ چۆنی لێ کەیتەوە؟ بەلامەوە شتێکی جوان بوو. من پێم خۆش بوو بیری لێ بکەمەوە. ئیتر وەڵامی مەتەڵەکە هەرچییەک بێت، پێش سەفەرەکەی ئێمە چەند خولەکێکی ئەفسووناویمان پێکەوە بردە سەر. دەست لەناو دەست بەرەو پارکی قەڵا ڕۆیشتین. بەر لەوەی زەنگی جەژنی لەدایکبوونی مەسیح لێبدرێت، ناچار بوو خۆی فڕێباتە ناو گالیسکەکەوە. بەڵام ئایا کەمێک مای دڵتەنگیش نییە کار وا بە ئاسانی سەفەری کردووە بۆ ئیسپانیا و بە هیچ شێوەیەک لەو چەند خولەکە ئەفسووناوییەدا ناوی ئەو سەفەرەی نەهێنا؟ ئێستاکە سێ مانگ و نیو بەسەر ئەو کاتەیا تێپەڕیوە. بە لایەنی کەمەوە لەو کاتەوە بیست و پێنج کەڕەت خلیسکێنەی سەر بەفرم کردووە. لە چەندەها شوێنیشەوە هەوڵم دا سۆراخی بکەم، بەڵام نامەوێت باسیان بکەم. خۆ ڕێی تێ چێت کچەی پرتەقاڵ سەفەری بۆ مەغریب و کالیفۆرنیا و بەڕازیلیش کردبێت. کێ ئەزانێت جۆرج؟ ئەمڕۆکە پرتەقاڵ درەختێکی بە سوودی سەرم زەویەیە. بە بڕوای من ئەبوایە لە مێژەوە وەک گرنگترین میوەی سروشت دابنرایە. ڕەنگە کچەی پرتەقاڵ لە ژێرەوە بە شێوەیەکی زۆر نەهێنی ئەندامی پشکنینی پرتەقاڵی سەر بە نەتەوەیەکگرتووەکان بێت و ئەو کارەی لە ئەستۆدا بێت کە نەهێڵێ نەخۆشیەکی بەدی نوێی پرتەقاڵ تەشەنە بکات. بڵێی هەر لەبەرئەوە بووبێت کە بەردەوام ئەچووە یۆنگستۆرگت و لە حاڵەتی باش و خراپی پرتەقاڵەکان وردەبەوە؟ بڵێی هەر لەبەرەوە بووبێت کە هەموو هەفتەیەک کۆمەڵێ پرتەقاڵی بۆ تاقیکردنەوە هەڵەبژارد؟ لەوانەیە سەفەری چینیشی کردبێت. دەمێک بووەمزانی کە بە پرتەقاڵ ئەڵێن سێوی چینی چونکە لە بنەڕەتە پرتەقاڵ یەکەم جار لەوێوە سەری هەڵاوە بەڵام ئەگەر کچەی پرتەقاڵ بە مەبەستی حەجکردن سەفەری بۆ چین کردبێت سەفەری بۆ ئەو وڵاتە کردبێت کە بۆ یەکەمین جار گوڵی پرتەقاڵی تێدا پشکوتووە ئەوە ئەو کاتەش هەر نەمەتوانی بەم ناونیشانەی خوارەوە پۆست کارتێکی بۆ ڕەوانە بکەم بۆ کچەی پرتەقاڵ وڵاتی چین ئەو کاتە سەخت بوو پۆستە چیەکەی ئەوێ بتوانێت لە نێوان سەرو ملیارد کەسێکەوە کچەی پرتەقاڵم بۆ بدۆزێتەوە من خۆم بوومایە ئەم توانی بیدۆزمەوە بەڵام گومانم هەیە پۆستە چیە چینەکە هێندەی من بۆ ئەو کارە چالاک و بە پەرۆش بێت بارحاڵ جۆرج با لەسەر باسەکەمان بەردەوام بین. بۆ ماوەی چەند ڕۆژێک خۆم لە خوێندنەکەم دزیەوە. هزار کۆرۆنێکم لە دایک و باوکم قەرز کرد و پلیتێکی هەرزانی فڕۆکەم بۆ شاری مەدرید کڕی. ئەو شەوە لە ماڵی مامی برادێکی کۆنی قوتابخانە مامەوە. بۆ بەیانی ڕۆژی دواتر هەر بە فڕۆکە خۆم گەیاندە ئیشبێلیا. دڵنیا نەبووم لەوەی کە ئەیدۆزمەوە، بەڵام وام مەزەندە ئەکرد شانسی بینینم لەوێدا هێندەی شانسی بینینم لە هۆڵمنکۆڵدا کەمتر نەبێت. بیرم لە شتێکی تریش ئەکردەوە. دە دڵی خۆمام وت تەنانەت ئەگەر لە ئیشبیلیاشدا ڕووبەڕوو نەیبینم، ئەوا هەر هیچ نەبێت ئەوەنەم بۆ دەرەکەوێت کە ماوەیەکی کەم لەوەوبەر لەوێدا بووە و ئەوجا سەفەری کردووە بۆ شوێنێکی تر، بۆ نموونە بۆ مەغریب. لە هەموو بارێکدا، وڵاتانی پرتەقاڵ مەبینی کەمێک لە هەمان ئەو هەوای ترشی پرتەقاڵەم هەڵەمژی کە ئەو هەڵیمژی بوو هەر هیچ نەبێت بە هەمان ئەو شەقامانەیا ڕۆیشتم کە ئەوی پێدا تێپەڕی بوو خۆ ڕەنگە لەسەر هەمان ئەو کورسیەش دابنیشتمایە کە ئەوی لەسەر دانیشتبوو من تەنها ئەوەندەم بەس بوو بۆ ئەوەی سەفەرێکی ئەو خوارانە بکەم جگە لەوانەش زۆر ڕێی تێئەچوو هەندێ جێ شوێنی گرنگی کچەی پرتەقاڵ بدۆزمەوە بۆ نمونە لە باخی پرتەقاڵەکەدا هەڵبەتە ئەگەر ڕێگەم پێ بدەن پێ بخەمە ناوی بە خەیاڵی خۆم کەناڵێکی ئاویان بە چواردەوری ئەو شوێنە پیرۆزەدا لێداوە و چەند پاسەوانێک و کۆمەڵە سەگی دڕ ئەو ناوە پارێزن بەڵام هەر پاش نیو سەعاتێک لە دوای ئەوەی کە گەیشتمە ئیشبیلیا، بە بێ هیچ گرفتێک بە ناو باخی پرتەقاڵەکەدا تێپەڕیم. باخێکی قەشەنگ بوو، چواردەوری گیرابوو، هەر ڕێک بە کڵێسە گەورەکەوە نووسابوو. هەر لە باخچە کلاسیکییە نەخشەدارەکان ئەچوو. بەهەرحاڵ داری پرتەقاڵەکان بە ڕیزی یەک چێنرابوون و پرتەقاڵی لە ڕاددە بە دەرگەیویان پێوە بوو. بەڵام کچەی پرتەقاڵ لەوێ نەبوو. پێ چوو هەروا بۆ پیاسەیەک چووبێتە ناو شار. لە دڵی خۆمام وت، بێگومان کەمێکی تر دێتەوە. هەوڵم دا بە شێوەیەکی ئەقڵانی بیر بکەمەوە. ئەمویست بڕوا بە خۆم بهێنم و بڵێم، بێگومان چاوەڕوانی ئەوە نیم دەم و دەست کچەی پرتەقاڵ ببینم. ڕەنگە تا یەک دوو ڕۆژێکی تریش نەیبینم، لەبەرئەوە تەنها سێ سەعات لە باخەکەدا مامەوە. بەڵام هەروا بۆ دڵنیایی خۆم لە ناوەڕاستی باخەکەدا لە لای نافوورەی ئاوەکەوە کاغەزێکی پچکۆلەم بۆ جێ هێشت و لە سەرم نووسی منیش بیرم لە تۆ کردەوە نەخێر ناتوانم چیتر چاوەڕوانت بم. بەردێکی بچکۆلەشم خستە سەر کاغەزەکە و جێم هێشت. ناوی خۆم لەسەر کاغەزەکەم نەنووسی تەنانەت ناوی ئەو کەسەشم نەنووسی کە کاخەزەکەم بۆ نردبوو بەڵام شێوەی هێڵکاریەکی دەموچاوی خۆم لەسەر کێشا بە هیچ جۆرێک لە خۆم ناچوو بەڵام هیچ گومانێکم نەبوو کە کچەی پرتەقاڵ لەگەڵ بینینی کاغەزەکەدا وێنەکە ناسێتەوە و ئەزانێت چ کەسێکە بێگومان پاش نەختێکەر دێتەوە خۆر هیچ نەبێ تاوناتاوێک بۆ وەرگرتنی پۆستەکەی ئەگەڕێتەوە پاشەوەی بەردەکەم خستە سەر کاغەزەکە بەرەو شار کەوتمە ڕێ کاتژمێرێک تێپەڕی و ئینجا هێندە تێگەیشتم کە ڕەنگە هەڵەیەکی گەورەم کردبێت خۆم سرم لە کارەکەی خۆم سوڕما ئەو کاتی خۆی پێی وتم ئەبێت بۆ ماوەی شەش مانگ چاوەڕوانم بکەیت، ئەگەر ئەتوانیت هێندە دان بە خۆتا بگریت ئەوا ئەتوانین یەکتر ببینینەوە. منیش پرسیم ئاخر بۆ هێندە زۆر؟ لەوێدا کچەی پرتەقاڵ زۆر بە ساکارانە لە وەڵاما وتی چونکە چارە ناچارە و ئەبێت کتومت هێندە چاوەڕوان بیت، بەڵام ئەگەر هێندەتان بە خۆتا بگری، ئەوا هەموو ڕۆژێکی شەش مانگی دواتر ئەتوانین پێکەوە بین. جۆرج، لێم تێگەیت؟ من یاساکانم شکاند. نەمتوانی بۆ ماوەی شەش مانگ چاوەڕوانی بم. لەبەرئەوە نەمەتوانی چاوەڕوانی ئەوە بم کە ئەو پەیمانەی بەرێتە سەر و هەموو ڕۆژێکی شەش مانگی دواتر بیبینم. ئەو پەیمانە ڕەسمیەی نێوانمان لە ڕاددە بە دەر ئاشکرا و ڕوون بوو بەڵام زۆر سەخت بوو بیبەمە سەر بەڵام خۆ هەموو حیکایەتێک یاسای تایبەتی خۆی هەیە بەڵێ ڕەنگە هەر کتومدەوە یاسایانە حکایەتەکان لێک جودا بکاتەوە پێویست ناکەن لەو یاسایانە تێبگەین بەڵام دەبێت لەسەریان بڕۆین هەڵبەتە گەروانەکەین ئەو کاتە پەیمانەکان نایەنە دی. جۆرج، تۆ لەوە تێگەیت؟ جۆرج، تۆ لەوە تێگەیت بۆچی ئەبوایە سەندرێلا پێش سەعات دوانزەی شەو هۆڵی سەمای کۆشکەکە جێبهێڵێت و بگاتەوە ماڵەوە؟ من خۆم نازانم بۆ. بە دڵنیاییەوە سەندرێلاش نەیەزانی بۆ ئەبوایە بەو شێوەیە بوایە. بەڵام ئەگەر خۆمان بخەینە ناو جادوویەکی دڵفڕێنی دونیای خەیاڵاتەوە، ئەوا بۆمان نییە ئەو جۆرە پرسیارانە بوروژێنین. ئەو کاتە ئەبێ هەروا بە ئاسانی ڕازی بین بە مەرجەکان، هەر چەندە گەل لێشیان تێ نەگەین. ئەگەر سەندرێلا بیەوێت دڵی کوڕی پاشا فریو بدات، ئەوا ئەبێت پێش کاتژمێر دوانزەی شەو هۆڵی سەمای کۆشکەکە بەجێ بهێڵێ. هەروا بە ڕوونی و بە ئاسانی ئەبێت لەسەر یاساکان بڕوات و هیچی تر. ئەگەر وا نەکات، ماکسییەکەی بەری لە دەست ئەیات کە سەمای پێوە ئەکات و لە لایەکی تریشەوە گالیسکە جوانەکەی ئەبێتەوە بە کوولەکە. بە کورتی، ئەبێت پێش کاتژمێری دوانزە لە ماڵەوە بێت. هەرەوە ناتوانێ تاکێکی پێڵاوەکەی لێ بەجێ بمێنێ. مای سەرسوڕمانیشە کە دواتر کوڕی پاشاکە بەهۆی ئەو تاکە پێڵاوەی دۆزێتەوە. لەو حیکایەتەدا دەستە خوشکە بەدەکان بە پێی یاساکان ناجوڵێنەوە و لە ئاکامیشدا بە خراپی بەسەریان ئاشکێتەوە. بەڵام لە حەکایەتەکەی خۆمانا چەند یاسایەکی تری تێدایە. ئەگەر بمتوانایە سێ کەڕەت لەسەر یەک کچەی پرتەقاڵ لەو کاتانەدا ببینم کە زەرفێک پرتەقاڵی بە باوەشەوەیە ئەو کاتە بۆ منە بوو. بەڵام بێگومان ئەبوایە سیمایەکیشم لە ئێوارەی جەژنی لەدایکبوونی مەسیحا ببینایە. ڕەنگە لەوە زیاتریش ناچار بووم ڕێک لەو کاتەدا تەماشای ناوچوی بکەم کە زەنگی جەژن لێدرا. هاوکاتیش ئەبواە دەستم بە تەوقە زیوینە ئەفسوناویەکەیەوە بواە لە پاشەوەوە تەنها یەک تاقیکردنەوە مابووەوە دەبواە لەۆژدا دەبچم ئەبواە دان بەخۆما بگرم و تا ماوەی شەش مانگ نەیبینم جۆرج، لێم مەپرسە بۆ ئەبوایە بەو شێوەیە بوایە، چونکە یاساکان وابوون. ئەبوایە لە دواهەمین و گرنگترین تاقیکردنەوەدا دەربچم. دیسانەوە واتە ئەبوایە بۆ ماوەی شەش مانگ نەیبینم، ئەگەر نا ئەوا هەموو ڕەنج و ماندووبوونی پێشووم بە با ئەچوو و هەموو شتێکم لەدەست ئەیا. بەپەلە گەڕامەوە بۆ باخی پرتەقاڵەکە، بەڵام کاغەزەکەمی لێ نەمابوو. دڵنیاش نەبووم کە کچەی پرتەقاڵ بردبێتی، چونکە زۆر ڕێی تێەچوو گەشتیارێکی نەرویجی هەڵیگرتبێت. ڕێک لەو کاتەیە کە چاوم چووە سەر بەردە بچکۆلەکەی کە خستبوومە سەر کاغەزەکە، کەوە گووتم لێی نەمابوو، خەیاڵێکی تر بە مێشکما هات. خەیاڵێک کە کەمێک هیوا و ئومێدی پێ بەخشیمەوە. هەرچەندە لە یاساکانیش لام مابوو. تۆم خەیاڵە چۆنە بینی جۆرج؟ کچەی پرتەقاڵ دەست پێشکەری کرد و نامەیەکی بۆ ناردم چونکە ئەو ناونیشانەکەی منی لابوو ئێ منیش بە هەمان شێوە پامێکم بۆ نووسی بەڵام لەبەرەوەی ناونیشانەکەیم لا نەبوو ناچار بووم خۆم وەک پۆستەچیەک بە دەستی بیگەیەنمە ئەو باخەی کە ئەو نامەکەی لێوە ناردبوو. بە بڕوای تۆ بە شێوەیەک لە شێوەکان هەردووکمان وەک یەکمان نەکردووە؟ پێت وا نییە ئەویش یاساکانی شکاندبێت؟ جۆرج تۆ چۆنی ئەبینی؟ تۆش ئەتوانیت هەر وەک من یاساکانی حەکایەتەکە لێک بدەیتەوە. بەڵام لە لایەکی ترەوە ئەو هەر ئەوەندەی لێ داوا کردم کە کەمێکی تر چاوەڕوان بم. دەتوانین بڵێین پەیمانەکەی نوێ کردۆتەوە هیچی تر. منیش لە وەڵامیدا وتم کە ناتوانم مەرجەکانی قبوڵ بکەم، واتە نامەوێت چیتر پەیڕەوی یاساکان بکەم. ئەو نووسیبووی، بیرم لێ کردیتەوە، ئەتوانیت کەمێکی تریش دان بە خۆتا بگریت و چاوەڕوانم بیت؟ بەڵام باشە جۆرج، ئەگەر وەڵامم بۆ ئەو پرسیارە ئەوە بوایە کە من ناتوانم دان بە خۆما بگرم، ئەو کاتە بە بڕوای ئەو ئەبوایە من چیم بکردایە؟ نا. نەمتوانی بیر لەوە بکەمەوە چونکە تازە زۆر تێوەگلابووم و ئەبوایە بمدۆزیایەتەوە. من لەوە پێش هەرگیز شاری ئیشبیلیام نەبینیبوو، تەنانەت ئیسپانیاشم نەدیبوو، بەڵام پاش نەختێک دوای شەپۆلی گەشتیاران کەوتم و بەرەو گەڕەکی دێرینی جوولەکەکان کەوتمە ڕێ. بەو گەڕەکەش ئەڵێن سانتا کرۆز و هەر لە ناوچەی کڵێسایەکی گەورە ئەچێ کە بۆ ڕێزلێنانی پرتەقاڵ دروستکرابێت. وەک درەختێکی سوودبەخش. بە لایەنی کەمەوە لەو گەڕەکەدا چواردەوری هەموو گۆڕەپان و چوارڕاکان بە داری پرتەقاڵ ڕازێنراوەتەوە. پاش ئەوەی لە گۆڕەپانێکەوە بۆ گۆڕەپانێگە ڕۆیشتم و کچەی پرتەقاڵم نەبینی، بڕیارمە لە قاوەخانەیەک لابدەم لەژێر سێبەری دارپڵ. لە ژێر سێبەری دار پرتەقاڵێکدا کورسیەکی بەتاڵم دۆزیەوە بۆی دانیشتم پاشەوەی هەموو گۆڕەپانەکانی سانتاکرۆزم بینی بەلامەوە ئا ئەم یەکەیان لە هەمویان جوانترێک بوو پیانەوت گۆڕەپانی ئالیانزا دانیشتبووم و بیرم لەم شتەی خوارەوە کردەوە ئەگەر بتەوێت لە شارێکی گەورەدا کەسێک بدۆزیتەوە و نەشزانیت لە چ شوێنێکی شارەکەدایە، ئەو کاتە باشترێکە کوناوکون بەدوایە بگەڕێیت یان بواری بینینی ئەو کاتە باشترێکە کوناوکن بەدوایە بگەڕێیت یان بواری بینینی ئەو کاتە زیاترێکە کە لە ناوجەرگەی شاردا دابنیشیت و چاوەڕوانی ئەو کەسە بکەی خۆی دەربکەوێت. جۆرج. بەر لەوەی وەڵامی ئەو پرسیارە بدەیتەوە دوو کەڕەت بیخوێنەرەوە. من خۆم لە لای خۆمەوە گەیشتمەم ئەنجامە نایابترین گەڕەکی شپیلیا سانتاکرۆزە و گۆڕەپانی ئەلیانزاش جوانترین گۆڕەپانی شارەکەیە ئەگەر کچەی پرتەقاڵ کەمێک لە من بچێت ئەوە درەنگ یا زوو ڕێک لەم ناوەیە دەرەکەوێت کە من تیا دانیشتوم